ئەوا خوای گەورە جارێکی تر دەرفەتی دان کە بە ئێوەی بەڕێز و خۆشەویست بگەینەوە لە بەرنامەی خوێندنەوەی کتێبی بگە بە کاروانی ساڵحان گەیشتین بە بەشی دووەمی کتێبەکە لە خاڵی چارەم ساڵحان خۆیان لە بیدعکاری پاراستووە هەموو بەرنمێک لەم ژیانەی دنیاماندا لە سەرەتادا کۆمەڵێ بنەمای ڕاست و دروست و جوان و سادەیە بەڵام بە تێبەڕبوونی زەمەن و دەستکاریکردنی بنەماکانی ئەو بەرنامەیە لەلایەن زانا و خوێندەوارانیەوە وردە وردە لە سکەکەی خۆی دەترازێن و بەلای چەپ یان بەلای ڕاستدا دەیبەن و ئەگەر زەمەنەکە دوور و درێژ بێت وای لێ دەکەن لە شتێکی تر بچێت ئەمە لە بەرنامە دەستکردەکانی مرۆڤدا ئایینی پیرۆزی ئیسلامیش دەستکردی مرۆڤەکان نییە کە ژیرمەند و زاناکانیان بۆیان هەبێت، لێی زیاد دەکەن یان لێی کەم بکەنەوە و بیگۆڕن. بەڵام بەرنامەکە لە سەردەمی پێغەمبەری سەروەرماندا صلی الله علیه وسلم تەواو و تەکمیل بوو بە شاهیدی خوای گەورە و ئایەتی قورئان کەواتە هێنانەکای هەر بیدعەیەک یان زیادەڕەویەک لە فەرمان و ئەرکە ئاینەکاندا مانایەکی زۆر ترسناکی هەیە کەواتە هێنانەکای هەر بیدعەیەک یان زیادەڕەویەک لە فەرمان و ئەرکە ئاینەکاندا مانایەکی زۆر ترسناکی هەیە کاوەش ئەوەیە ئەم ئاینە نوقسانە و ئەو بە خەیاڵی خۆی پەنا بەخوا تەواوی دەکات کەواتە هەر زیادکردنێک یان تێکەڵکردنی ئارەزواتی مرۆڤەکان بە دەقەکانی قورئانی پیرۆز و سوننەتی پێغەمبەر شتێکی خراپ و گومڕە ئامێزە ئیتر با خاوەنەکەشی بڵێ شتێکی چاکە و پێویست ئەم زیادکردە نەخێر ئەگەر چاک و پێویست بایە خوا و پێغەمبەر صلى الله عليه وسلم بڕیاریان لەسەر دەدا چونکە خوای پەروەردگار لە قورئانی پیرۆزدا لە سوڕەی مەریەم ئایەتی شێست و چار دەفەرمێ واتە خوای تۆ هیچی لەبیر ناسێت و هەرچی سوود و کەڵکی مرۆڤەکانی تێدا بووبێت بۆ هەموو سەردەمەکان بەبێ سێود و کردن قورآن هێناویەتی و فەرموودەش پاڵپشتی بووە لەو کارەدا لە ژیاندا هەموو شتێ قابیلی ئەوەیە کە بەرەو پێشی بەرین و زیادی بکەین و هەمیشە کاری ئەمڕۆمان دەبێت لە کاری دوێنەمان جوانتر بێت و پێشکەوتوتر بێت بەڵام دەخیلە تەنها ئیسلام بەرنامەی داڕێژاوی خوایە و بۆ من و تۆ و هیچ کەسی تر نییە لێکەم بکەینەوە یان بۆی زیاد بکەین بەڵام هەندێک کەس لە مسوڵمانان پەنا بەخوا هەر ڕۆژەی شتێک زیاد دەکەن لەناو هەموو کارە شەرعی و پرسیەکاندا وەک نوێژ و بانگ و قامەت و ڕۆژ و حەج و سەڵاوەتدان و قورئان خوێندن و ذکرکردندا بەڵام کاتێ بە شێوێکی برایانە و خۆشەویستانە دەست دەکەیتە ملیان و پێیان دەڵێیت لە پێناوی چیدام کارە دەکەن بۆچی بەو جۆرە دینداری ناکەن کە محمد، صلی اللە علیە وسلم، و خەلیفە ڕاشیدەکان و ئەسحابی بەدر و سەرجەم هاوەڵان کردیان و بەهۆیەوە خواش لێیان ڕازی بوو؟ دەی ئیتر براکەم تۆ لەوە زیاتر چیت دەوێت؟ ئەوان بەو ئاینداریە پاکە بێ غەل و غەش و دوور لە بیدعە و زیادەکاریەوە بەهەشتیان بۆ خۆیان پچڕی، دەی ئیتر تۆ بە تەمای چیت و نیازت چیە بەم دەستکاریکردنی بانگ و قامەت و سەرجەم شاعائیرەکانی تری ئیسلام؟ لە وەڵامدا دەڵێت ئێمە بە نیازی خۆمان گوڵ دەچێنین و چاکە دەکەین و لە بەرژەوەندی خودی ئیسلامە کە ئەو کارە دەکەین و نیەتمان چاکەیە دەیبرای مسلمانم زۆر خەتەر و ترسناکە زیادکردنی بڕگەیەک بۆ دین یان کەمکردنەوەی ئیتر باوابزانی خوا غەزەبت لێ ناگرێت ئەگەر نیەتت پاک بێت خەسارۆمەندترین کەستان پێ بناسێنم، دەی ئەو کەسانەن کە هەموو ماندووبوون و هەوڵ و تەقەڵڵای دنیایان بە زایە دەچێت و سوودیان پێ ناگەیەنێت، کەچی خۆیان بە نیازی خۆیان وایان زانیوە خێریان دەگات و لە خواش نزیکیان دەکاتەوە. زۆربەی ئەو کەسانەی بیدعاکاری دەکەن دەڵێن زیانی نییە، وا دەزانین شتێکی چاک دەکەین و بیدعەکە حەسەنەیە، پەنا بەخوا. خوێنەری خۆشەویستم، من نووسەرم بۆ هەموو لایەک و هەرگیز نامبینی لەبەر غەرەزێک یان تەرەفگیرییەک شتێک بنو بنووسم تۆی پێ نیگەران بکەم، بەڵکو منیش فەقێیەکی لاوازی حوجرەکەی پێغەمبەری خوام صلی اللە علیه و سلم و لە فەرموودە صەحیحەکانی ئەوەوە قسەی دۆستان و برایانەت بۆ دەکەم. بۆیە ئەم فەرموودەیە باش لەبەر بکە و لەناو دڵ و مێشکتدا جێیان بکەرەوە. عیشەی کچی ئەبوو بەکری سەدی خوان لێ ڕازی بێت لە پێغەمبەری خوا و دەجێڕێتەوە کە فەرموویەتی هەر کە سێشتێکی نوێدا بهێنێ و تێکەڵی ئەم ئاینەی ئێمەی بکات کە لەم ئاەنەدا نەبێت ئەوە خالی وەرناگرێت و دەیداتەوە بەناو چاویدا و پاداشتی ماندووبوونەکەی مای پوچی و سەرگەردانەتی لە ڕۆژی قیامەتدا پێغەمبەری خۆشەویست صلی اللە علیه وسلم بەرنامەیەکی تێر و تەسەلی وای هێناوە کە پێویست بە زیادکردنی ناکات و دروست نییە بڵین با فلان برگەی بۆ زیاد بکەین یان فلان برگەی لێلا ببین. من لێرە وەرکی سەرشانمە ئەو مسلمانە خۆشەویستانە ماگادار بکەمەوە کەواز لەو کارە بێنن ئەوە لە ڕێزی ساڵحان دەیان باتە دەرەوە و لە کاروانەکەی ساڵحان دووریان دەخاتەوە، نەک هەر ئەوەندە، بەڵکو لە شەفاعەتی پێغەمبەر صلی اللە علیە وسلم بێبەش دەبن و ناویشیان نییە لەسەر یەک پەرداخ لە پەرداخەکانی سەر حەوزی کەوسەر و دە گوێ بگرە بە ئەم فەرموودە صەحیحەت بخەمەوە یاد و دڵنیاشم تۆش وەک من لەگەڵ بیدعەدا بەینت تێک دەچێت و ان شاء اللە پێغەمبەری خۆشەویست صلی اللە علیە وسلم باسی مەشهەدێکی خەمناک و ناهەمواری ڕۆژی قیامەتمان بۆ دەکات کە تیایدا کۆمەڵێک لە مسوڵمانان بەرەو ئاگری دۆزەخ دەدرێتە بەر و بۆ پێغەمبەرەکەشیان نییە کە تکایان بۆ بکات و دەفەرموێت من لای حەوزی کەوسەردا چاوەڕوانتان دەکەم و دەستەیەک لە ئومەتەکەم دانێت بێن و ئاو بخۆنەوە فریشتەکان ڕێیان نادەن و بەرەو دۆزەخ پاڵیان پێوەدەنێن و ڕەحمەتە لیلعالەمینیش خۆی پێناگیرێت و هاوار دەکات ئەوانە ئومەتی منن وازیان لێبێنن و فریشتەکانیش لا دەکەنەوە بۆ لای ئەبوو بە شێوەیەکی ناز پێی دەڵێن، بەڵێ ئوممەتی تۆن، شوێنکەوتەی تۆن، بەڵام تۆ نازانی دوای وەفاتی تۆ و لە سەردەمەکانی داهاتوودا چییان داهێناوە و تێکەڵیان کردووە و بەکانیاوە زوڵاڵەکەی ئیسلام. ابن عمریش خوالی ڕازی بێت زۆر لەم فرمودێ ترساوە و هەمیشە پەنای گرتووە بەخوا کە یەکێک بێت لەو کەسانەی کە ڕۆژی قیامەتدا لە پێغەمبەری خوا و هاوڵە بەڕێزەکانی جیا بکرێتەوە و لەگەڵ ئەواندا حەشر نەکرێت و ئەم وتە جوانەی لەبیر مەکە تا لە ژیانت دای محەممەد دەڵێ پێم گەیشتوە لە عبدڵای کوڕی عمەری کوڕی خەتابە و خالی ڕازی بێ و لە باوکیشی ڕازی بێ کە دەی فەرموو من لەگەڵ کۆمەڵێک هاوڕێمدا ژیاوم کاتی خۆی لەسەر کۆمەڵێ ڕێنمایی و سنەتی بەرز و دروست بووین زۆر دەترسم کە پێچەوانەی ئەوان کار بکەم لە دینداری کردنمدا و ئەوەش ببێت بەهۆی ئەوەی کە لە ڕۆژی قیامەتدا نەگەم پێیان و لێیان ببڕێم خۆشەویستانم، خوشکان و برایانی ساڵح و ساڵیحم، گوێگرانی بەڕێزم، هەوڵ مەدە ئیسلام بۆ وایاخ بکەیت و بە میکیاجی بیدعە و شتی داهێنراو جوانی بکەیت، بەڵام ئیسلام هاتووە و من و تۆ جوان بکات، ئیسلام خۆی جوانە و وەک خۆر و مانگ و ئاسمان و زەوی و چیاکان جوان دروست کراوە، نەکەی دەخیلت بم جگە لە قورئانی پیرۆز و سوننەت و ژیانی پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم شتێکی تر زیاد بکەیت، بەنیەتی ئەوەی گوایە خەڵکی پێی دەهێنیتە بۆ ئیلای ئیسلام و خەڵکیش گوێ بۆ قورئان و سوننەت ناگرن لەم ڕۆژگارەدا با پێکەوە لەبەردەم یەکێ لە ساڵح و خواناسی ئومەتەکەمان ئیبن ئیدریسی خەولانیدا بوەستین و بزانین لەم بارەیەوە وانەیەکمان پێدەدات و لە هاوڵە مەزنەکەی پێغەمبەرمانەوە صل الله عليه وسلم معاذی کوڕی جەبەلەوە شتێکمان بۆ دەجێڕێتەوە ئیبن ئیدریسی خەولانی ڕەحمەتی خوای لێبێ لە معاذی کوڕی جەبەلەوە دەگێڕێتەوە خوای لێ ڕازی بێ فەرمیەتی لەوانەیە ڕۆژێک بێتە پێشەوە کەسێک بڵێت نازانم هۆی چییە قورآانی پەروەردگار بەسەر خەڵکیدا دەخوێنم کەچی شوێنم ناکەون و گومانیش نابم شوێنم بکەون و مەگەشتی تازیان بۆ بهێنمە ناو ئاینەکەوە جگە لە قورآن دەیدەستم بە دامێنتان بن نزیکی بید ئەو داهێنرا و مەبنەوە چونکەوە چڵە پۆپەی سەر لێ تێکچوون و گومڕاییە هەروەها یەکێ لە عەبدوڵای مەزنەکانی ئیسلام خوا لێ ڕازی بێ وەک معاذ ڕامان دەوەشێنێ و لە کۆمەڵێ قسەی بێمانە ئاگادارمان دەکاتەوە وەک پێم وایە وا بانگ بدرێ یان وا بە جوان دەزانم وا بە ڕژوو بین یان وای بۆ دەچم ئاوا نوێژ بکرێ باشە دووبارە دەستم بە دامێنتان واز لەو شتانە بێنن عەبدوڵای کوڕی مەسعود خوا لێ ڕازی بێ یەکێکە لە هاوڵە پێشینە و گەورە زانەکانی ئیسلام و ئاگادارمان دەکاتەوە لە بەکارهێنانی عەقڵ و بۆچوون لە بیر و باوەڕ و ڕەوشی مسلماندا و دەفەرمێت ئەیاکم ئەیاکم واتە دەخیلتان بم دوور بن پێم وایە وای بۆ دەچم چونکە ئومەتەکانی پێش ئێوە پێم وایە و وای بۆ دەچم خوای گەورە لە ناوی بردوون ئەمەش سوفیانی کوڕی ثەوریە وەسیەت دەکات بۆمان کە تا بۆمان دەکرێت لەگەڵ ئەو کەسانەدا سوننەت جێبەجێ دەکەن باش بین و پشتیان لە زەوی نەدەین قسەیان پێ نەڵێین و لەناو خەڵکدا سوچیان نەکەین و چونکەوانە غەریب و بێ کەسن زانای مەزنی فەرمودەناس سوفیانی ثەوری ڕەحمەتی خوای لێبێ دەفەرموێ تا بۆتان دەکرێت براکانم باش بن لەگەڵ ئەو کەسانەی کە دانەوێت هەنگاو بە هەنگاو لەگەڵ سوننەتدا بن خۆیان بە دوور دەگرن لە بیدعە و داهێنراوەکان چونکە ئەو کەسانە غەریب و بێکەسن لە ناو مسلماناندا نەکەی خوشک و برای مسلمانم بڵێ بیدعە دوو جۆرە یەکەم حەسەنەیە و دووەم سەیئەیە بەڵکو هەمووی سەیئەیە چونکە دەستکاریکردنی بەرنامە تێر و تەواوەکەی پەروەردگارە زاناکان هەمویان دژی بدعی حەسەنەن و ئەو وتانەی دژی بدعە دەری دەبڕن بەبەستیان بدعی حەسەنەیە ئەجینا منداڵێکیش دەزانێت بدعی سەی حەرامە با هەر نیەتێکی هەبێت دەی بابچینە خزمەت عەبدوڵای کوڕی مەسعود خوالی ڕازی بێت بزانی دەربارەی و کەسانی ذیکری خوا دەکەن بەڵام لەسەر شێوازی پێغەمبەر نا بەڵکو لەسەر شێوازێکی داهێنراوی نوێ بابزانین چیان پێ دەڵێت و چیش بە ئێمە دەڵێت عومەری کوڕی سەلەمە دەڵێ، لەبەر دەرگاکەی ماڵی عەبدوڵڵای کوڕی مەسعود دانیشتبووین، لە نێوان نوێژی مەغریب و عیشادا بوو، پێش ئەوەی لە دەرگا بدەن، ئەویش فەرمیان لێ بکات، یان چاوەڕوانی هاتنەدەروەیان کرد تا لەگەڵیدا بچن بەرەو مزگەوت و شەرمیان دەکرد لە دەرگای مامۆستای مەزنیان بدەن. لەم کاتەدا ئەبوو موسای ئەشعەری خواری ڕازی بێت هات و هەر لە دوورەوە هاواری کرد ئەی ئەبوو عەبدوڕەحمان خێراکە وەرە دەرەوە عەبدوڵایش بە پلە هاتە دەروتی چی ئەبوو موسا شتێک ڕووی داوە وا لەم کاتەدا بم شێوێ هاتوویت ئەبوو موسا وتی نەخێر شتێکی وا ڕووی نەداوە بەڵام من لە مزگەوتدا پێش کەمێک شتێکم دیوە کە لەوانە شەکارەکە خێر بێت بەڵام من تێک چووم و مێشکم تەقی هۆ خێریشە بەڵام منی تێکدا کۆمەڵێک لە مزگەوتدا دانیشتبوون و ذیکری خوا دەکەن یەکێکیان پێیان دەڵێت ئەوەندە جار سبحان الله بکەن و ئەوەندە جار الحمدلله بکەن و ئەوانیش بەپێی ئەو ژمارەی ذیکرەکان دووبارە دەکەنەوە عەبدوڵڵا بە بیستنی ئەم هەواڵە تێکچوو و تووڕە بوو بۆیە بە پەلە بەرەو مزگەوت کەوتە ڕێ و ئێمەش هەمومان بە دوایدا ڕۆیشتین تا گەیشتنە مزگەوت و چوو بۆ لای ئەو کەسانە و پێیوتن چەند خێرا لە ڕێگای ڕاستلاتاندا و گومڕا بوون بۆ خاتری خوا هێشتا هاوەڵانی پێغەمبەری خوا زیندون و خێزانەکانی گەنجن و جل و بەرگ و قاپ و قاچاقەکانی وە خۆی ماوەتەوە و نەگۆڕاون براکانم ئێوە گوناه و خراپەکانتان بژمێرن و مهێڵن زیاد بکات و تەوبەی لەسەر بکەن ئەو کاتە من زەمانەتی لای خواتان بۆ دەکەم کە چاکەکانتان بۆ دەژمێردرێت خۆم کاری ئەو کۆمەڵە مسلمانە دەیانکرد کارێکی چاک بوو بە زاراوای هەندێک بیدعەیەکی حەسەنە بوو بەڵام لە لای هاوڵە تێگەیشتوەکان قوتابیە گوێڕا لە دڵسۆزەکانی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم بیدعەیە بیدعە یەک جۆرە و دابەش ناکرێت بۆ دوو جۆر و ساڵحانیش دەبێت ئاوا لێکی تێبگەن تا لە کاروانە مبارەکە دانەبڕێن و جێنەمێنن برای بەڕێزم خوشکی بەڕێزم یەکێک لە بنەما ترسناکانی بیدع ئەوەیە کە خەڵکی ئەوەندە بەرز بکەینەوە بۆ ئاستێک کە نزیک بێت لە ئاستی پێغەمبەر صلی الله علیه وسلم و هەندێک کاتیش پەنا بەخوا لەویش بەرزتری بکەینەوە بەڵام ساڵحانی ئەم ئومەتەی ئێمە کەڕامەتێکی بەو جۆرەشیان لەخوا ناسێکەوە دیت بێت هەوڵیان داوە بیشارنەوە و خەڵکی پێ لە خشتە نەبرێت و خەڵکی پێ نەکرێتە خزمەتکار و دەروێش. لەم بەسەرهاتەی خوارەوە ورد بەرەوە و ئەوجا بزانە کە لە بنەماکانی بەرەو خواچوون و ساڵحبوون ئەوەیە کە واز لە بەندەکانی خوا بێنین و کەڕامەتەکانیان گەورە نەکەین و خەڵکی لە خواناسیوە لە شوێنکەوتنی سوننەت نەترازێنین و بۆ ئەوەی بە کەسایەتییەکان سەرسام بن. پیاو ساڵحی ئوممەت، عەبدوڵای کوڕی غالیب ڕەحمەتی خوای لێ بێت، لە یەکێ لە غەزاکاندا شەهید بوو. کاتێ ویستیان بینێژن و دایانهێڵایەوە گۆڕەکەیەوە دەبینن گۆڕەکەی بۆنی مسک دەدات. مالیکی کوڕی دینار ڕەحمەتی خوای لێ بێت دەڵێ، من بەخۆم چوومە ناو گۆڕەکەی عەبدوڵای کوڕی غالیب و مشتی خۆڵم هەڵگرت و بۆنم کرد، دەبینم پڕاوپڕ بۆنی مسک دەدات. وتی پاش ئەوەی خەریک بووی خەڵکی بەو هۆیەوە تووشی فیتنە و لە ڕێت لادان ببن کەسێکم نرد بۆ گۆڕەکەی و تەختی کرد و شوێنەواری ون کرد ساڵحان خۆیان لێ ڕازی بێت ئاوا لە ئیسلام گەی تێگەیشتون نەک وەک ئەوەی کە ڕاگەاندنی لە سنوور بەدەر بکات بۆ سەرگەورە و مامۆسا و شێخەکەی و حەز بکات لە پێغەمبەر و هاوڵان زیاتر لە دڵی خەڵکتا بەیهەت بن ساڵحان ڕەحمەتی خۆیان لێبێت زۆر ناتەبان لەگەڵ ئەهلی هەوا و ئارەزوو داهێنەراندا لە بواری بیر و باوەڕ و پەرستشەکاندا، فەرموو سەیرێکی خواناسی ئیسلام ئەی ول سەختیانی بکە و پەندێکی باشی لێ وەربگرە سەلامی کوڕی ئەبی موطیع دەڵێ یەکێک لە ئەهلی هەوا و ئارەزوەکەران ئەوانەی بە مەزاجی خۆیان دینداری دەکەن نەک بە میزاجی شوێنکەوتن هات بۆ لای شێخ ئەیوبی سەختیانی و ڕەحمەتی خوای لێبێت و پێیوت بۆم هەیە یەک وشەت لەگەڵدا بدوێم ئەویش لە وەڵامدا پێیوت نەخێر تەنانەت نیو وشەشت بۆ نییە ئەمە باشە لەگەڵ ئەو کاسانەدا کە مێشکیان داخراوە و گفتوگۆ و سوودی نەبێت لەگەڵیاندا بەڵام برای ساڵح و بۆ خوا سڵحا و دەتوانیت بە شێوەیەکی هێمنانە و لەسەرخۆ خەڵکانی ڕاهاتوو لەسەر بێدە بەرەو کانیاوی زوڵاڵی سنەتی پێغەمبەر صلی الله عليه وسلم بگێڕیتەوە و ئەوەش زۆرێکە لە زۆرەکانی خزمەتکردن بە ئاینی پیرۆزی ئیسلام و نزیکبوونەوەی دڵەکانە لە یەکتری جا برا و خوشکانم ئەگەر شتێک تێکەڵ کرابوو لە عیبادەتەکان لە وتە یان کردەوەیەک تۆرێ تۆوەری مەگرە و کاری پێمەکە چونکە ئەو زانستە کە لە پێغەمبەری خواوە سەڵ الله عليه وسلم پێمان گەیشتووە و ئەگەر شتێک لە دوای ئەو زیاد کرابوو با زۆر جوان و چاک و ڕازاوەش کرابوو نابێت کاری پێ بکەیت و ئەوزائیش ڕەحمەتی خوای لێبت بۆ ئەو مەسلێ ئاماژە دەکات و دەفەرمێت زانا و پێشەوای شامیەکان و پارێزەری سنووری ئیسلام ئەوزائی ڕەحمەتی خوای لێ بێت دەفەرموێت ئەو زانوس و زانیاری کە دەبێت وەری بگرین ئەوەیە کە لە هاوڵانی پێغەمبەری خواوە صلى الله عليه وسلم پێمان گەیشتووە و ئەوەی لەوانەوە پێمان نەگەیش بێت ئەوە پێی ناڵێن زانست جا دەخیلت بم برام برای مسلمانە نەکەی دەمارگیری واد لێ بکات پاش ئەوەی بۆیشت دەرکەوت کە ئەو کارە یان ئەو تێ ذیکرەت بیدعە و لە پێغەمبەری نازدارەوە پێمان نەگەیشتوە صلی الله عليه وسلم تۆ هەر بەردەوام بیت لەسەری ئەوەش دەرمانخانەکەی ئەیوبی سەختیانێ و لەمبارەی و ئامۆژگاریەکی جوانمان پێشکەش دەکات و ئاگادارمان دەکاتەوە لە پاژە ڕۆژی کردەوە بیدعەکان. سانای ساڵح و خواناس ئەیوبی سەختیانی ڕەحمەتی خوای لێبێت دەفەرموێت تا خاوەن بیدعە زیاتر خۆی هیلاک بکات لە کردەوە بیدعەکانیدا زیاتر لە خوای گەورە دوور دەکەوێتەوە پەنا بەخوا کەواتە من و تۆ بۆچی کردەوەیەک بکەین کە دڵنیانی لێمان وەردەگیرێت یان نا ئەی بۆچ کردەوە گەلێک نەکەین کە سنەتن و بە دڵنیاییەوە لێمان وەربگیرێت ئینشاءله شتێکی نزیک لەم مانایە ئەو وتە بە نرخی ئیبن عباسە خوالی ڕازی بێت کە سوودێکی چاکمان پێ دەگەیەنێت لە ڕزگاربوون لە پەتای بیدعەکان. عەبدوڵڵای کوڕی عەباس کە یەکێکە لە عەبدوڵڵای مەزنەکانی ئیسلام خوا لێ ڕازی بێت دەفەرموێت تەنها قورئانەکەی پەروەردگار و سنەت و ڕاڕاوەی پێغەمبەرەکەی صلی الله علیه وسلم ڕێگە و ڕێبازی ڕاستەقینەمانە و هەر کەسێ بەدەر لەو دوانە هەر ڕا و بۆچوون و شتێکی خۆی هەبێ من نازانم ئایا لە نامەی چاکەکانیدا دەنووسێت یان نا لە نامەی خراپەکانیدا. جا گوێگری بەڕێز و خۆشەویستم، من و تۆ بەتەمای وەرزشێکی زۆر قورسین، ئەویش ماڕاسۆنێکی دوور و درێژە کە ڕاکردنە بە دوای کاروانی ساڵحاندا، بۆیە دەبێت سوننەتی پێغەمبەر صلی اللە علیه وسلم و چواریارەکەی زیندوو بکەینەوە و پێویستە لەو پێناوەدا زۆرێ لەو شتانەی کە جاران وەک دین وەرمان گرتبوون پابەند بین پێیانەوە وازیان لێ بێنین و لە باتی هەموو بیدعەکدا سوننەتێک زیندوو بکەینەوە و ئیتر با لەو پێناوەشدا هەندێک لێت زویر ببن و ناوت بە خراپە بزڕێنن ئەوە عمەری کوری عەبدولعەزیزە ڕەحمەتی خوای لێبێت پێی خۆشە پارچە پارچە گۆشتی لێبێتەوە لە بەرامبەر مراندنی بدعەیەک و زیندووکردنەوەی سوننەتێکدا، عومەری کوڕی عەبدولعەزیز ڕەحمەتی خوای لێ بێت دەفەرموێت، ئەگەر هاتوو لەسەر دەستی مندا خوای گەورە بیدعە و داهێنراوێک لەناو بەرێت و سوننەتێک لەسەر دەستمدا زیندوو بکاتەوە ئیتر زۆر ئاسایە لەلام لەبەرامبەریدا پارچەیەک لە لەشم لێ ببێتەوە تا لە ئاکامدا هەموو گیانم لەو پێناوەدا لەناو بچێت ئەوەش بۆ خوا هێشتا کەمە. دژایەتیکردنی بیدعە و هەوڵی مراندنی کارێکی زۆر بەرز و پیرۆزە، بەڵکو زۆر بە ژیرانە و لە سەرخۆ ڕزگاریان دەکات لێی سەیری خەلیفەی دووەمی ئیسلام بکەن چۆن بە ژیرانە دەیەوێت مسوڵمانان لە بیدعە و ئارەزووکاری و گومان دوور بخاتەوە عومەری کوری خەتاب ڕەحمەتی خوای لێ بێت لەسەر مینبەر وتاری دەدا و دەیفەرموو ئەی خەڵکینە ڕاوبۆچوونەکانی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم تەواو بووە چونکە خوای گەورە لە ڕێگای وەحییەوە پێی پیشان داوە بەڵام لەلایەن ئێمەوە گومان بردن و زۆر لەخۆکردنە واتە ئاینی خوا کامڵە و زۆر لە خۆکردنی ناوێ پێویستی بە ئاراییشتکردن نییە تا یەکێک بڵێ بەڕای من ئەمە شتێکی باشە و ویان ئەمە شتێکی جوانە و بیدعەیەکی حەسەنەیە ئەی برای ساڵحم خوشکی ساڵیحم زۆر شت هەیە کە پێت وایە کردنی باشە یان وتنی باشە بەڵام دەستم بەدامێنت بم بپرسە بزانە پێغەمبەری خوا و هاوڵە شیرینەکانی کردویانە ئەگەر نیان کردبوو تۆش نەیکەیت و وازی لێ بێنە و ئەوەش بژارکردنی ئایینە. ساڵحان ڕەحمەتی خوایان لێ بێ زۆر حەزیان کردووە هەندێ کار ئەنجام بدەن، بەڵام لە ترسی ئەوەی نەکەونە بیدعەوە وازیان لێ هێناوە و نەیان کردووە. لەوانە ڕەبیعی کوڕی ئەبی ڕاشید ڕەحمەتی خوای لێ بێ دەڵێ ئەگەر سەرپێچی و پێچەوانەی پێشووی خۆم نەبوایە کە ئەوان شتی وایان بە ڕەوا نەزانیوە بۆ مسوڵمان ئەوە کونجێکی چۆڵ و هۆڵم بۆ خۆم دەدۆزیەوە و تێیدا بە تەنها مردن بۆ خۆم و خوا ناسیم دەکرد، لە ڕیوایەتێکی تردا خەڵەفی کوڕی حەوشەب لە ڕەبیعی کوڕی ئەبی ڕاشیدەوە دەگێڕێتەوە کە فەرموویەتی، ئەگەر دەمزانی نەدەچووە خانەی بیدعە و ئەو سەری خۆم هەڵدەگرت و دەچوومە ناو ئەو کێوانە و لەوێ بۆ خۆم هەمیشە خوا ناسیم دەکرد. ساڵحان ڕەحمەتی خوایان لێ بێت زۆر ترساون لە بیدعەکاری و زۆر وردەکار بوون لە خۆپاراستن لێی و وەک موسڵمانانی ئەمڕۆ نەبوون کە نەک خۆیان لە بیدعەکان ناپارێزن بەڵکو یان بەڵگەی بۆ دەدۆزنەوە و دەڵێن شتێکی جوانە و زیانی نییە و یەک تۆز و توند و تیژ نین لەگەڵ بابای بیدعەکاردا و بەڵکو لەگەڵ وابەستەیەکدا بۆ بە قورئان و سوننەتەوە فەرقی ناکەن بەڵام بزانین ساڵحان چۆن سەیری ئەو کارانەیان کردووە خواناسی بەناوبانگی ئیسلام فوضەیلی کوڕی عیاض ڕەحمەتی خوای لێ بێ دەفەرموێت، هەر کاتێک موسڵمانێکی بیدعەچیت لە ڕێگایەکدا پێ گەیشت، تۆ خێرا ڕێگەت بگۆڕە و لە ڕێگەیەکی ترەوە بڕۆ. فوضەیل لەم بڕگە کورتەدا دەیەوێت قوتابیان و موریدانی قورئان لە ترسناکی بیدعە ئاگادار کاتەوە و تیان بگەێنێ لەو کەسانە و نزیک ببنەوە کە ئیسلام بۆ خۆیک و کانیاوە سازگارەکەی جێبەجێ دەکەن و ناهێڵن لەم لاو لەولاوە جۆگە لە ئاوی تر بێتە سەرکانیاوە ئەسڵەکە و لێڵی بکات یان بیشارێتەوە. من و تۆ چیمان لە خەلیفە یەکەمی ئیسلام زیاترە بۆچی ئەگەر کەسێک دڵسۆزانە لێمان بێتە پێش و ئاگادارمان بکاتەوە لە کارە بیت ئەیکانمان و بمان خاتە سەر ڕێبازی سنەتی پێغەمبەر صل الله عليه وسلم و لێی وەرنەگرین و دەم و چاوی لێ بهێنینە یەک و هەزار ناو و ناتۆرەی خراپی بخەینە دواو و بمانەوێت لە بەرچاوی موسڵمانانی بخەین، دەی من وەک خۆم سوپاسی هەر کەسێ دەکەم بژاری دینەکەم بکات لە هەموو گیاکەڵە و ڕووەکێکی نامۆ کە موسڵمانان لە ناو سەدەکانی ڕابردوودا لە ناو کێڵگەی قورئان و سوننەتدا چاندویانە، با بزانین ئەبوبەکری سدیق خوا لێی ڕازی بێت چی دەفەرموێ. کاتی ئەبوبەکری سدیق بوو بە خەلیفەی مسلمانان لە یەکەمین وتاردا فەرمووی ئەی خەڵچینە من شوێنکەوتەی سنەت و ڕێڕەوی قورآن و فەرمودەم و بیدعەچی نیم و شتی تازەتان لە خۆمۆ بۆ نەهێنم لەم ڕێگەیشدا ئەگەر چاکەم کرد هاوکارم بن و پشتگیرم بن تا زیاتر چاک بم و ئەگەر کەمێ لامدا لە ڕێگەی چاکە و قورآن و سنەت ئێوە هەوڵ بدەن ڕاستم بکەنەوە و بمهێنەوە سەرسکەی ڕێک و ڕاست دەی ئایا تۆ برای موسڵمان چیت لەو پیاوە مەزنە زیاترە بۆچی کاتێ پێت دەڵێن ئەو کارە بیدعە و دوورە لە هەدی پێغەمبەر صلی الله علیه وسلم ئیتر سوپاسی ناکەیت و واز لەو کارە ناهێنی ئەی سەیری شوێنکەوتەی پێغەمبەری مەزن صلی الله علیه وسلم ئەبی دەردا زانا مەزنەکەی شام و هاوڵەجان لەسەر دەستەکەی محەممەد المستەفا صلی الله علیه وسلم ڕێگایەکی جوانی داناوە بۆت تا لە دنیای بیدعەت بپچڕێنێت و لەگەڵ دنیا ئاڵەکەی سوننەتی خاوێندا دەست لە ملت بکاتەوە و بزانین چیمان پێ دەفەرموێت ئەبوو دەردا خوالی ڕازی بێ دەفەرمێت یان زانا بە و خەڵکی فێری قورآن و سنت و زانستە بەسوودەکان بکە یان خوێندکار بە و لە بەردەم زانایاندا چۆک دەبدە و زانست وەربگرە یان ئەگەر ئەو دوانەیش نەبوویت گوێگر بۆ بۆ قسەی بەسوود و قورئان و سوننەتی پێغەمبەر و وانەی لێوەربگرە و جێبەجێیان بکە بەڵام دەخیلت بم چوارم مەبە لەناو دەچیت دەڵێ لە حەسەنم پرسی چوارەم هەیە چوارەم چییە؟ لە وەڵامدا وتی بیدعەچی چەندێک نانی حەڵاڵ پەیداکردن گەورە و مەزنە لە ئیسلامدا لە بەرامبەریشدا زیندووکردنەوەی سونەت و کارپێکردنی ئەوەندە گەورەیە چونکە یەکەم گەدا کە پارووی حەرام دەپارێزێت بەڵام دووەم دینەکەت لە یادکردن و دەستکاریکردن دەپارێزێت با ڕستێکی پڕ لە مانای زانەی خواناس یونسی کوڕی عوبەید بخەمەوە یادتان لەم بارەیەوە کەوتویەتی یونسی کوڕی ئۆبەی ڕەحمەتی خوای لێبێ دەفەرموێت هیچ شتێک ئەوەندەی دووشت بە نرخ نییە پارە و درهەمێکی حەڵال مرۆ پەیدای بکات بۆ خۆی و ماڵ و منداڵی دووەم پیاوێک تا لە ژیاندایە لەسەر سنەتی پێغەمبەری خوا سەڵ الله عليه وسلم لا نەدات و کاریان پێ بکات هەرکەسیش لەسەر ڕێڕەوی سنت بڕوات لە ژەنگ و ژیواری بید ئەو تێکەڵ و کراوەکان بە سنەتی پێغەمبەر سەڵ الله عليه وسلم ڕزگاری دەبێت ئەو پەرتەوازەیی و گروپ گروپی و مەزهەبیەی ڕووی لە مسوڵمانان کردووە هۆیەکەی دەگەڕێتەوە بۆ جێگیربوونی بیدعا بە شێوازێکی زۆر ناشرین لەناو مسلماناندا و تاوای لێهاتوە مرۆڤی واهەیە ئامادەیە دەست لە سنەتێکی صحیحی پێغەمبەر صلی الله عليه وسلم هەڵبگرێت بەڵام وا دەزانێت هەموو دنیای بەسەردا ڕوخاوە ئەگەر بتێ بیدعەیەکی بۆ ڕۆشن بکەیتەوە و بتێ وازی لێبێنێ هەر ئەم هۆیش وای کرد لە ساڵح و خواناسی ئومەت سلەیمانی تەمیمی کەوەندە ڕقی لە مسلمانی بیدعەچی دەبێتەوە کە بە جۆرێ تا مردن و سەرەمەرگیش هەر خەفەتبار بوو دەگریا بزانین لەبەرچی بووە و وا بەو جۆرە گریاوە سلیمانی تەمیمی ڕەحمەتی خوا لێبێ لە نەخۆشیەکدا زۆر بە کوڵ گریا و پێیان وت بۆچی دەگرێ ئایا لە مردن دەترسیت وتی نەخێر بەڵام جارێکیان دام بەلای قەدری قەدەریەکاندا قەدەریەکان کۆمەڵێ لە مسلمان و بەوە گومڕابوون کە دەڵێن هەموو گوناهەیەک قەزا و قەدەرە سڵاوم لێکردن زۆر دەترسم پەروەردگارم لەسەر ئەو لێپرسینەوەم لەگەڵدا بکات فضەیلی کوڕی ئیاضیش ڕەحمەتی خوای لێبێ زۆر پەس بووە بە بدعە و زۆر ترسناک بووە لە لای کا عەبدێک ئەوەندە ڕوودار بێت ئەوەندە بێ شەرم بێت ئیسلامی عەزیز بە ناتەواو و نوقستان بزانێت و بە خەیاڵی خۆی شتی بۆ زیاد بکات و تەواوی بکات پەنا بەخوا بۆیە ئامۆژگاریم دەکات وەک پێشتر باسم کرد کە پێمان دەفەرمێت ئەگەر بیدعەچیەک بەرەو ڕووت هات تۆ هەوڵبدە لەو ڕێگایەوە نەچیت و لا بدەلێی برای خۆشەویستم، خوشکی بڕوادارم. منیش جار بە جار کاتی خۆی هەندێ کردەوەم بە گەرم کردبوو. زۆر دڵم پێیان خۆش بوو. هەندێ لە هاوڕێ و تێگەیشتووەکانم پێیان وتم، ئەو کارانەی تۆ دەیکەیت، سوننەت نین و بگرە بیدعە و داهێنراو و زیادکراون بۆ ئیسلام و پێغەمبەری خۆشەویستمان، صلی اللە علیه وسلم، شتی وای نەکردووە و کەچی خوایش لێی ڕازی بووە. بەڵام بەداخەوە لەو کاتەدا گوێم پێ نەدان و لەسەر کارەکانم بەردەوام بووم و زۆریش خۆم دەڕەنجاند بەڵام وتەیەکی ئیمام مالیک ڕەحمەتی خوای لێ بێ کاری تێکردم و پاش ئەوە دەستم کرد بە بژارکردنی کردەوە چاکانم و ئەوەی لەگەڵ سوننەتدا نەبوایە نەمدەکرد با زۆر جوانیش بوایە ئەو وتەیە گیان و دڵ و دەروونی هەژاندم و بدعی وا لەبەر چاو خستم کەوام لێهات کە نەمدەوێرا نوێژ بکەم لە دوای بیدعەچیەکانەوە وتەیەکی شەوێ کە دەفەرمێت هەر کەسێ بیدعەیەک لەم دینەدا بێنێتە کایەوە مانای وایە ئەم دینە بە ناتەواوی دەزانێت و پێغەمبەری خوای صلی الله علیه وسلم پنا بەخوا بە ناپاک و خائین دەزانێت و دەڵێت دینەکەی بە ناتەواوی گاندوتە ئێمە و من دەمەوێت بەداهێنانی جوان تەواوی بکەم کەسی خوای گەورە بڕیاری تەواوی دینەکەی ئیسلام دەدات و دەفەرمێت اليوم اکملت لکم دینکم و اتممت علیکم نعمتی و رضیت لکم الاسلام دینا سورە المائدە ئایەی سێ واتە ئەمڕۆ ئاینەکەتانم تێر و تەسەل کرد و بەخششی خۆم بە تەواوی ڕژان بەسەرتاندا و ڕازی بووم کە ئیسلام ئاینتان بێت بەڕێزان و خۆشەویستان و گوێگرانی بەڕێز و خۆشەویست بەم ئەندازەیە هاتینە کۆتایی ئەڵلقەی ئەوجارەشمان تاکو دیدار بەخوای گەورەتان دەسپێرین کە سپاردە زایە ناکات وسلام علیکم و رحمت اللهی وبرکاته